قوڕ بەسەر و داما وا دەزانێت کە وازی لە دینەکەی هێنا پێش دەکەوێت یەکێکی تر لەو داماوە مسکینانە بە تەنیشت مامۆستایەکدا دەڕوا تەماشا دەکات دەرز دەڵێتەوە خەریکی دەرز وتنەوە و نەسیحەتکردنە و خەڵک فێری دینی خوا دەکەن شبا خۆ بە زلزانین و بە تەکەبڕ و بە تەعالومێک و پێ دەڵێ کورە مامۆستا خەڵک گەیشتە سەرمانگ جەنابت هەر خەریکی ئەوەی کە خەڵک فێری نوێژ و دەست نوێژکەی شپێ دەڵێ ڕۆڵە گیان نە تۆ گەیشتویتە سەر مانگ نە فێری دەستنوێژیش بووی تۆ چیت کردو باشە خەڵک گەیشتە سەر مانگ ئەی تۆ چی کە دێی ڕەخنە لە من دەگری جەنابت گەیشتویتە سەر مانگ جەنابت هاتووی هیچمان بۆ دابهێنی شتێکی نوێ لە دنیادا سوودی هەبێ بۆ میلەتەکەمان یا بەس غەرب تۆی بەنج کردووە مخدر کراویت عقلت لەدەست داوە بەس وا دەزانی معجبی بە حەضارەتی غەربەوە غەرب وا و پێش کەوتنوێ مەش دوا کەوتوی ئێمە دوانەکەوتوین براکەم غەرب لەوەدا پێشکەوتووە کە تۆپ دروست دەکا میلەتان لەناو دەبا نەوەوی دروست دەکا هیرۆشیمای لەناو برد تیارە دروست دەکا لە زامچوێ و بۆ کوێ خەڵک دەکوژێ و لە ناوی دەبا بەڵام وەرە سێری ئەخلاقی غەرب کوا ئەخلاقیان کوا ڕەوشتیان کوا هەڵس و کەوتیان کوا مامەڵەیان پێم ناڵی تۆ بۆ سەرسان بووی بە غەرب لە چیدا متەقدمە لە چیدا پێشکەوتووە ڕاستە بینای بەرز دەکات بەڵام ئەخلاقی بەرز نییە ئەخلاقی نزمە کەواتە براکانم با نەخەڵەتێ خەڵکیش نەمان خەڵەتێنێ مولحیدا ئەو مولحیدانەی لە جنسی خۆمانن گاڵتە بە ئێمە دەکەن با بە خەڵک پێشکەوتو بڵێ وەرە جەنابت پێم بڵێ تۆ فاشل لە چیدا پێشکەوتویت چانیە من دینەکەی خۆم دەزانم چییە چانیە من بە ئەخلاق و بەڕەوشتم چانیە من ڕێز لە دایک و باوکم دەگرم چانیە من قەدری خێزانم دەزانم مناڵەکانم پەروەردە دەکەم دزی ناکەم خیانەت ناکەم گەندەڵی ناکەم درۆ ناکەم نیفاق ناکەم با نەزانم تەیارە دروست کە ئەی تۆ چیت نە لە دنیا نە لە لا ئیلە هاولائی ولا ئیلە هاولا نە ئەوەی مسلمان بێ و ڕاستکانە ئەوەشە منافقی کافرێک بێت و لەگەڵ کافرەکان بڕوا لە بواری دنیاییدا پێشکەوتوو بێت بۆیە برای گیان بەو شتە مەخەڵەتێن دیانەوە میلەت بۆ دواکەوتوی بەرن دەمانەوە میلەت بە ئەخلاق بێ میلەت ڕوو لە خوا بێ میللەت درۆزن نەبێ، میللەت مونافیق نەبێ، میللەت دز نەبێ، زاڵم و ستەمکار نەبێ، ئایا ئەمە گەڕانەوەی خەڵکە بۆ بەرەو دوا؟ ئەوە قیممەتی حەزارەتە، ئەوە قیممەتی پێشکەوتنە، ئەوە قیممەتی سەعادەت و بەختەوەرییە کە کۆمەڵگامان کۆمەڵگایەکی پاک و بەئەخلاق بێت، ئەو کاتە خەڵک ئیسراحەت دەکات، نەک فێری ئەوە بین تەیارە دروست بکەین دەی میللەتان لەناو بەرین، ئەوە کەی پێشکەوتنە؟ ئەگەر لە خێردا بەکار بێ بەڵێ، بەڵام هەمووی بۆ لەناوبردنی ئینسانیەت و مرۆڤایەتی و بەشەریەت بەکاردێت، بۆ کارێکی خێر بەکارنایەت.